بۆیە لەم مانگە پیرۆزەدا زۆرێک لە مسلمانانی جیهان خۆشی دەرئەبڕن، شیرینی دەگێڕن و دەخۆن بە بۆنەی ویلادەت و لە دایک بوونی سەردار و گەورە و خۆشەویستمان محمدی رسول اللە وە صلی اللە علیه و سلم حەزم کرد منیش وتارەکەم تایبەت بکەم بەو مناسەبە گەورە و پیرۆزە کە هاتنە دنیای مرۆڤێک لە گەورەترینی مرۆڤەکان لەو گەورەترمان نیە خۆشەویستی خوا و خۆشەویستی خەڵق ئەو محەمەدە سەل اللە علیه وسلم خوای پەروەردگار لە قورئانا زۆر مەتحی کردووە و زۆر باسی بەرزی و گەورەی کردووە و لە زۆر شوێنە بە منەت وتارەکەمان تایبەت دەبێ بە باسی نیعمەتی گەورەی پێغەمبەرایەتی محمد المصطفی صلی اللە علیه وسلم سەرەتا بە خۆم و بە ئێوە دەڵێم مسلمانان لەم زەمین و زەمانەدا کە مرۆڤایەتی سەرگەردان و وێڵە دنیای لەدەست چووە و ئاخیرەتیش بەم دەراهیمە مەعدودە ناکڕرێت. شەوەزەنگێک دڵ و دەروونی مرۆڤەکانی گرتووە، هەرچی دەکەین لا ناچێت و بەرۆکمان بەر نادات. هەر سەردەمە چەپڵەڕێزان و های و هوویەتی بە دوای بابا و بایەکدا کە دەستی پێی دەگات دەڵێ خۆ ئەمە ئەو نییە. مرۆڤە دەوڵەمەنەکان زۆر برسی ترن لە هەژاران لەم زەمانەدا، خوێنەوارەکان نابیناترن لە نابیناکان، دەسەڵاتدارەکان دەسەپاچە ترن لە بێدەسەڵاتەکان. گورگی نەفس و ئەژدیهای شەهوەت بەر بوونەتە گیانی لاوەکان. شەیتان پاڵی لێداوەتەوە و خۆمانی بەرداوەتە خۆمان، خوای میهرەبانیش خۆرێکی پرشنگدار و مانگێکی تابانی بۆ ئێمە هەڵکردووە، بەڵام مەخابن چاومان لە ئاستیان نووقاندووە و بە دەستەخشە بۆ دەرگای دەربازبوون دەگەڕێین، دەسا ئەی مرۆڤایەتی، ئەی موسڵمانان، ئەی موسڵمانانی ماندوو شەکەتی بێگاری دنیای حەرام و سەرەخۆرە، وەرن با لایەک بکەینەوە بەلای دەرمان و چارەسەرەکەی خوادا، با بڕیارێکی مەردانە بدەین، رسول اللە، بدۆزینەوە، صلی اللە علیە وسلم، بیناسین و باوەڕی پێ بهێنین و شوێنی بکەوین و خۆشمان بوێت و پارێزگاری لێ بکەین و پشتیوانی بکەین تا خوا وەرمان بگرێتەوە و لەم قوڕە شێلە و لەم جووتی ناو ئاوە دەربازمان بکات و بگەینە کەناری سەلامەتی. رسول اللە هات. مرۆڤایەتی لە ئەمڕۆ کڵۆڵتر و یاسای ژیان لە ئەم زەمانە بێسەروبەرتر بوو، چەوسانەوە و ستەم زۆرتر بوو، بەڵام خوا بە نووری قورئان و بە ئەخلاقی محەممەدی صلی اللە علیە وسلم ڕزگاری کردن، ڕەحمەتی خوا لە ئەحمەد شەوقی کە دەڵێ، ولد الهدی، فالكائنات ضياء وفم الزمان تبسم وثناء الروح والملأ الملائك حوله للدين والدنيا به بشراء والعرش يزهو والحظيرة تزدهي والمنتهى والسدرة العصماء وحديقة الفرقان ضاحكة الربا بالترجمان شذية غناء والوحي يقطر سلسلا من سلسل واللوح والقلم والقلم البديع رواء نظمت أسام الرسل فهي صحيفة في اللوح واسم محمد تغراء اسم الجلالة في بديع حروفه ألف هنالك واسم طه الباء یا خیر من جاء الوجود تحیە من المرسلین الی الهدی بک جاءو منیش دەڵێم بۆ یادی سەروەر دڵ و زمانت زۆر چاک بدوێنە سەریان بکێشە و ڕاست و درۆیان باش لێ دەربێنە تێزابیان لێدە بە کڵپەی ئاگر بیانسووتێنە، خڵتە و پۆخڵی و قاڵە و قوولەیان لە ڕیشە بێنە، خۆشەویستی دڵ، قسەی زمانت، بە کاری چاکە بیانسەلمێنە، خۆ فریودان و خۆڵ لە چاو کردن بۆت ناچێتە سەر، وازی لێ بێنە. بەڕێزان ئەبێ هەموومان ئەوە بزانین کە ئەم پێغەمبەرە صلی الله علیه و سلم ئەم مەقام و شەوکەت و شان و شکۆیەی بۆیە دراوەتێ بۆیە چل ساڵ خوا جل جلاله بە چاودێری خۆی پەروەردەی ئەکا وەک رسول اللە ئەفەرموێ صلی اللە علیە وسلم ادبنی ربی فاحسن تادیبی خواکەم پەروەردەی کردم باشیشی پەروەردە کردم تا نەبوو بە چل ساڵ نەبوو بە پێغەمبەر بۆیە چل ساڵی ڕەبق خی گەورە پێی ئەگەیەنێ ئەی پارێزێ لەوەی نەشیاوە لەوەی نادروستە، لەوەی ناجایز و نالایقە بە هەیئەت و بە شکۆی کەسێک سبەینێ ئەبێتە پێشەوا و پێشەنگی مرۆڤایەتی. گەورە بوو پێ گەیی، خوای پەروەردگار خەڵاتی قورئانی بۆ نارد، نوری اقرا ی بۆ نارد لە ئەشکەوتی حیڕا. ئەو پێغەمبەرە صلی اللە علیە وسلم وەک لە سەرەتاوە خوێندمەوە خوا ئەفەرمێ لقد من اللە علی المؤمنین اذ بعث فیهم رسولا دیارە ئێمە ئەزانین پێغەمبەر ئەبێ لە دایک بێ ئەبێ گەورە ببێ ئەبێ پێ بگا ئینجا بێتە پێغەمبەر بۆیە من باسی مامان و شیر خواردن و لە دایک بوون و ئەوانەی زۆرمان باس کردووە با بێینە سەر ئەوەی خوا ئەم پێغەمبەرەی کە ناردووە بۆ بەم پێغەمبەرە منەت ئەکا بەسەرمانا لقد من اللە علی المومنین خوا منەت ئەکا بەسەر ئیماندارانە ئەفەرمێ ئێوە زانم من چیم بۆ ناردوون چ خەڵاتێکم کردوون چ چرایەکم بۆ هەڵکردوون چ مانگێکم بۆ درەخشان کردوون بە ئاسمانەوە، اذ بعث فیهم رسولا پێغەمبەرێکی بۆ ناردووین، من انفسهم مرۆڤە مرۆڤە وەک مرۆڤەکان تا ئێشی سک ژانی سەر، بێتاقەتی، قسەی سارد و سڕ، مانوێتی، نەخۆشی، مناڵ مردن، باوک مردن، دایک مردن، کوڕ و کچ مردن، ژن مردن، لە وڵات دەرکردن، تا ئەم ئازارانە بچێژێ وەکو خەڵک. ئاخر ئەگەر مەلایکە بوایە ئەیدا لە شەقەی باڵ پێویستی نەیەکرد بینی مەکە و مەدینە بە چەند ڕۆژ ببڕێ سوراقەکان نەیانەتوانی یەخەی پێ بگرن بەڵام خوا فەرمێ من ئەنفسیهم لە خودی خۆیان خوا پێغەمەرێکی بۆ ناردوون ئیمانداران کەواتە ئەمە گەورەیی پێغەمبەرە لە مرۆڤە ئەوان نەفام بوون قورەیشەکان ئەیانو مالی هذا الرسول يأكل الطعام ويمشي في الأسواق حای لەم پێغەمبەرە نانەخوا وەکو ئێمە و بە بازار ڕایەت و ئەڕوا چۆنە بێ پێغەمبەر وابێ بە خەیاڵی ئەوان پێغەمبەر ئەبێ دەرنەکەوێ بێ خواردن نەخوا ئەبێ نەچێتە بازار نا خی پەروەردگار منەت ئەنێ بەسەرمانە ئەم سەروەرەی بۆ نردوین ئیشی پێغەمەر چییە؟ گەورەی پێغەمەر لە کوێیەتی ئەها سەیریکەن یەتلو عليهلەیهم ئاياتیهی ئایەتەکانی خوایان بەسەرا بخوێنێتەوە ئایەتەکانی خوا بخوێنێتەوە بەسەرمانە قورآانی پیرۆز خوێنێتەوە بەسەرمانە خوێندیەوە ئیمانداران لەبەریان کرد نووسیانەوە بڵاویان پێکرد دوای ئەوە کاریان پێکرد دوای ئەوە گەیاندیان یتلو علیهم آیاته ویزکیهم تەسکیەیان بکا پەروەردەیان بکا ڕۆحیان نەشونما پێ بدا لە ئینسانێکی بەدەوە بیانکا بە ئینسانێکی چاک لە ئینسانێکی ڕژد و ڕەزیلەوە بیانکا بە ئینسانێکی سەخی، لە کەسێکەوە ئازاری ژن بدا و کچ زیندە بەچاڵ بکا بیانکا بە پاسەوان و کەسانێک پەرژین بن بۆ مافی ئافرەت و مناڵ. لەباتی ئەوەی کرێکار و بەندەکان بچەوسێننەوە بە ئیخوان و نا بە مەولانا بانگیان بکەن براکانمان کەسەکانمان فێری کردن لە باتی زڵم دادپەروەر بن فێری کردن قین لە دڵیانە جێگەی نەبێتەوە یوزەکیهم تەسکیە پاکردنەوە نەشونما پێکردن گەورەبوون لە دەروونە، وەک چۆن جیسممان گەورە ئەبێ، خۆزگە ڕۆحیشمان وا گەورە ببوایە، خۆزگە عەقڵیشمان وا گەورە ببوایە، بەڵام بەداخەوە لاشەمان زۆر گەورە ئەبێ، بەڵام ڕۆح و عەقڵەکە زۆر زۆر هێواش جاری وا هەیە بچووکیش ئەبێتەوە بەرەو دوا ئەڕوا، ویزەکیهم. ئاخر ئاخر پێغەمبەر صلی اللە علیە وسلم بەم ڕۆحە بەم ئایەتە پیاوێک بە بیلال ئەڵێ کوڕی ژنە ڕەشەکە یەبنە سەودا پێغەمەری خوا ئەم سەحابەیە ئیمانی هێناوە بە پێغەمەر چەند ساڵە لە پشتی وە نوێژ دەکا پێغەمبەری خۆشەوێ خوای خۆشەوێ پێغەمبەر بانگی ئەکا ئەڵێ ئینەک ئیمڕە فیک جاهیلیە تۆ زانی یەشتا نەفامی قەیمی تیا ماوە بەر لەوەی قورئان و پێغەمبەرتان بۆ بێ تۆ بەچی ئانازی وا بەو کوڕە ئەڵێی تۆ کوڕی ژنە ڕەشەکەیت و خۆو ڕەشی بۆیە ئەم پیاوەی دووەم کە هەندێ ڵێن ئەبو زەڕی غەفاریە بەم بەم قسەی پێغەمبەر ناتۆرێ ناچێ بۆ شوێنێتر ملی ڕاخاو ئەڵێ بیلال بەخوا ئەبێ ئەو پێ ڕەشانە و بخیتە سەر ئەو کوڵمەم کە من خۆم بە باشتر ئەزانم لە تۆ پێڵەن تەسکیە ئەوە پێڵن تەربیە ئەم پێغەمبەرە چۆن ئەم جیلەی پەروەردە کرد عائشەی خێزانی کچی ئەبوو بەکرە وتیانەی پێغەمبەر کێ و زۆر خۆشەوێ فەرمی عائشە وتیان دوای ئەو فەرمی ئەبووها باوکی نەیوت ئەبوو بەکر فەرمی باوکی بۆی نزیک بێ خێرا بگا ئەو عائشەیە کە زۆر خۆشی ویستووە ڕۆژێک دانیشێ لە خزمەت پێغەمبەرا ژنێک ئەڕوات عیشە فەرمی ئەی پێغەمبەری خوا تۆزێ کورتە باڵایە ئاواکە تۆزێ کورتە باڵایە ئەمە هیچی تایە ئەوە ژنێکە و کورتە باڵایە و لێڕی بەڵام نا ئەم معلمە نایەڵێ ئەبێ تەسکیەی بکا ئەفەرمێ یا عائیشە لقد قلت کلیمە یەک قسەو کردووە لو مزجت بمیاه البحر لافسدت ئەگەر تێکەڵ بە ئاوی دەریاکان بکرێ ئاوی دەریاکان ئەگەنێنێ ئەو قسەی تۆ نەخراپە. قەی چێکا ژنەکە گیان قەی چێکا یان نا باوکە گیان نا کاکە گیان نا ئەبوو زەڕە عیشەیە نابێ تەسکیەی کردن ژنێک کوڕێکی لە یەکێ لە غەزاکانە شەهید بوو بوو عاتی خۆمانە تۆزێ دڵمان گەرم و وتی هەنیئا لەکە فی الجنە خۆزگەم بە خۆو لە بەهەشتا نابێ ئەم قسە بڕوا بەسەریا پێغەمبەر دابنیشێ چونکە بێدەنگ بێ یعنی قسەکەی ڕاستە وتی چوزانی ئێستا ئاگر نایسووتێنێ لەبەر ئەوەی شتێکی لادا لە غەنیمە و دەستکەوت پێشەوەی دابەش بکرێ تەسکیە، ئێمە ڕووپاماییەکەین، ئێمە ڕوودەربایسییەکەین، ئێمە نایەین یەکتری پێبگەیەنین، یەکتری ڕاست بکەینەوە، ئەو هەموو ڕەخنەیەی لەو حکومەتەیەگرین، ئەزانن بۆ سەمەری نییە چونکە بەشی نەفسە بەشی خەڵکە نە لەبەر خوایە بەڕاستی نە لەبەر خاک و نەتەوەیە بەڕاستی شکاندنە ئەو حکومەتە ئەوەی ئەیکا بە میلەتە ئەو هەموو ئازار و ئەشکەنجە ئەیدا بە میلەتە لە لایەکی ترۆ ئەوەیش ئەیکا لە خەدەمات زووتر لە 2014ەوە ناڵێم پێشتر ئەوەی کردوێتی ئەزانن بۆ خەڵک پێی نازانێ و قیمەتی نییە چونکە دڵسۆزانە نایکا چونکە نا لەبەرەوە نایکا خوای لێ ڕازی بێ و گەل و نیشتمانەکەی لەسەر پێی خۆی بوەسێ لەبەرەوەی حیزبەکەی بمێنێتەوە بۆیە بەرەکەتی نییە ئیشەکەی ئەو بەرەکەتی نییە ئینەکەی ئەمەش بەرەکەتی نییە تەسکیەکەی پێغەمەری خوا ماوەتەوە ئەبوو بەکری چۆن پەروەردە کرد ئەبوبەکری سدیقی چۆن پەروەردە کرد؟ چۆن تەسکیەی کرد؟ ئەبوبەکرێک نەرم لە گوڵی وەنەوشە ناسکتر و شلتر کاتێ پێغەمبەر دەمرێ صلی الله علیه وسلم دەبێ بە باوکە ڕۆو شین و هاوارێ حەزرەتی عمر ئەڵێ کەسێ بڵێ مردووە لێدەم کەس نەڵێ مردووەکو موسا چۆ بۆ لای خوا بۆ کێوی تور ئا لێرە نەرمی ئەبوبەکر ئیتر بە عەمەل نایێ ئەڵێ عومەر لەسەر خۆ وەڵڵا پێغەمبەر مرد و هەر کەسێ پێغەمبەریە پەرست ئەوە خواکەی مرد هەر کەسێکیش خوا ئەپەرستێ فإن الله حی لا یموت خوا زیندووە و نامرێ ئەوە پەروەردەیە ئەوە ئەبوبەکر وا پەروەردە کراوە ئەبێ لەو تەنگانە ئیسلام دەرباز کا بە دیار جەنازەوە شین و شەپۆڕ نەکەن فریای قورئان و ئیسلامەکەیان بکەون ویزکیهم ویزکیهم تەسکیە تەسکیە و سلوک زۆر مهمە جاران زۆر مهم بوو لە ناو ئەهلی تەسەوفی جارانە زۆر مهم بوو کابرا کە تەمەسوکی ئەکرد بە یەکێک لە ئەولیا و شێخانەوە یەکسەر لە بازاڕ ئەگۆڕا، بڕیا ئەڕۆشت سەری بەرز نەئەکردەوە. زوهد و وازهێنان لە دنیای پێوە دیار بوو، ڕەنگی زەرد دەبوو، ئەوەنە شەو نوێژی ئەکرد و ئەوەنە زیکری ئەکرد. ئیستا ئەویش تێکەڵی بووە، ناڵێم هەمووی خراپە، ئەویش تێکەڵی بووە وەکو باقی شتەکانی تر. قورئان یەک بە یەکی سەحابە لە پێغەمبەر وەریان گرتووە سی جزمەی قورئانیان وەرگرتووە لەبەریان کردووە کاریان پێ کردووە ئەو ئاەتە لەوێ دابنێن ئەو سوورەتە لەوێ دابنێن فێریەکردن ئەی خوێندەوە بەسەریانە ویعلمهم الکتاب فێری کردن ئەمە کەلامی خوایە ئەمە پەیامی خوایە ئەمەی ئەوەی لەم قورآن هاتو ئەبێ وەریگری ئەوەی نەید لێکا بێ نەیکەی ئەوە تعلیم ئاوا بوو حکمەتیش سنەت و هەڵسوکەوت و سلوکی جوانی خۆی ئەویشی فێرکردین وإن كانوا من قبل لفي ضلال مبين بەر لەوەی ئەم پێغەمبەرە بێ صلی الله عليه وسلم ئەو خەڵکە سەرگەردان بوون وێڵ بوون گومڕا بوون لەسەر حشترێک چل ساڵ شەڕە بوو لەسەر لەوەرگایەک سەد ساڵ شەڕە بوو وەک ئەو جاهیلیەت و ئاو حاڵە بێزراوەی ئەمڕۆ مرۆڤایەتی پیایا تێپەڕێ بەڵام خۆیشی بە پێشکەوتوو بە عەسری تکنۆلۆجیا و ئەوا زانێ کاکە تۆ پێشکەوتوی ساروخ دروستکەی دنیا تێک دەی بەس پێش نەکەوتوی ئینسانیت لە یەک نزیکەیتەوە پێش نەکەوتویت ئەو پێغەمبەرە زۆر گەورە و بەڕێز بوو بۆیە خوا منەت ئەنێ بەسەرمانا ئاەتی دووەمیش کە خوێنمەوە لەقەت جاکم ڕسول من ئەنفوسیکم پێغەمبەرێکتان بۆ هاتووە لە خۆتان لە خۆتان عزیز عليه ما عنیتم هەرچی ئێوە پێ هیلاک ببن و شەکەت ببن و ماندوو بن و خەفەتی پێ بخۆن ئەو ئازاری پێگا یەعنی ڕۆحمان ئاوێتەی ڕۆحیەتی، دڵمان لەگەڵ دڵیا تێکەڵە، هەرچی بۆ ئێمە ناخۆش بێ ئەو ئێشی پێ ئەگا، ئەو حەزی پێ ناکا. حریص علیکم، زۆر بە پەرۆشە بۆ ئێوە، حەز دەکا یەک کەس نەچێ بۆ جەهەنم، هەمووی ڕزگاری بێ، هەمووی سەربەست بێ، بۆیە کاتێ مناڵێکی نەخۆشی جولەکەی دراوسێیان کە غوڵامی پێغەمبەرە بێ و چەند ساڵ خزمەتی پێغەمبەرەکا نەخۆشەکەوێ چەند ڕۆژ دیار نابێ ئەڕوا بۆ لای سەری لێ دازانێ مناڵەکە لە حاڵی سەرەمەرگ و گیاندانایە باوک دانیشتووە لە پشتی سەری کوڕەکەیەوە ئەڵێ بە مناڵەکە ئەڵێ شایەتومان ئەهێنی بڵێی اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە کوڕەکە لاکاتەوە سەیرێکی باوکێکاوە کوای بڵێ قوربان ئاخر باوکم دانیشتووە ناوێرم ناوێرم باوکەکەی ئەڵێ ئەطع ابا القاسم لە گوێی ابو القاسم بکە کە پێغەمبەرە مناڵەکە ئەڵێ اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله پێغەمبەری خوا ئیتر بەجێ ئەهێڵێ ئەڕات ماوەیەک خەبەری ئەنن وەڵا کوڕەکە مرد ئەڵێ الحمد لله خوای لێو بەزیاوێ نەفسێکم لە جەهەنم ڕزگار کرد چەند گەورە بوو ئەم پێغەمبەرە لە یەکێ تر لە جەنگەکانە وازانم ئوسامەی کوڕی زەیدە کابرایەکی مشریک کە شمشێرەکەی خوێنی لێ چۆڕێ دەیان سەحابە شەهید بۆ لەو سەحا کەوتووە ئەمە کوێتە سەری کابراڵی ئەشهەدو ئەن لا ئیلاهە ئیلا الله لێ دا ئەیکوژێ. ئەڵێ ئەوە درۆ ئەکا، فێڵ ئەکا، لە ترسا ناوتی. ئەگەڕێتەوە بۆ مەدینە، لە دوای شەڕەکە ئەڵێت، ئەیگێڕێتەوە، ئەڵێ وەڵای پیاوێک لە موشریکین، لە کافران شمشێرەکەی خوێنی لێ چۆڕا، براکانم کەوتبوون لە ساحەکە، کە پەلامارم ما وتی، اشهد ان لا اله الا اللە، بەس من لێم دا و کوشتم. سەیری کەن تەزکیە و تەعلیم و تەربیە حەیس فەرمووی وتی لا ئیلاهە ئیلا اللە و کوشت و ئێستا ئەو پیاوە وتی لا ئیلاهە ئیلا اللە و کوشت و ئێستا ئەو پیاوە وتی لا ئیلاهە ئیلا اللە و کوشت و ئێستا یو سێ جاریکە بیڵە مێوە بە تاقەتە بن پێغەمەری خوا هەر دووبارەی کردەوە دووبارەی کردەوە ئەو سەحابەڵێ خۆزگە ئیمڕۆ موسڵمان بوومایە ئەوەنە سەرزەنشتەکەی پێغەمبەر کاری لێکە ئەڵێ خۆزگایە ئیمڕۆ موسڵمان بوومایە ئەو حاڵەتە ناڕەحەتیە لە خزمەت پێغەمبەری خوا نەم بینیایە من چیم کرد وتیای پێغەمبەری خوا لە ترسا ناوتی قال اشققت صدره ئەرێ تۆ دڵی لەت کرد بزانی لە ترساناوتی دەخۆ دڵیشی لەت کەی خۆ نازانین لە ترساناوتێتی یا بەڕاستێتی لە سەیارەیەکا بووم پیاوێک لە تەنیشتمەوە بوو غیبەتی ئەم پیاوەکەی کرد و غیبەتی ئەو مەلاکەی کرد و تۆزێ بە شانواڵی منیا هەڵا و بردمی بۆ ئاسمان و ئەمانە وتم خاڵەوتی بەڵێ وتم ئەو مەلایە غیبەتی کرد ئەزانی لە من باشترە لە من خوێنەوارترە لە منیش گەورەترە بۆچی غەیبەتی ئەکەی وتی خراپە وتم چۆنە زانی وتی خراپە وتی ئەو قسانەی ژەیکا لە دڵیوە نییە بۆ ڕیاواکە وتم لە قیامەتە خوا زینوی کردیتەوە تۆ ئەو بەرامبەر یەک دائەنێ ئەڵێ تۆ خوا بووی زانیت ئەم پیاوە لە دڵەوە نایڵێ لەبەر ریا و ڕووپامایی وا ئەڵێ تۆش دەڵێ نەواڵە دێڵەوەڵا ئەو ڕاستی کرد لەبەر من وتی وتم تۆ کاکە تۆ خەمی خۆتت بێ خەمی ئەو نەبێ ئەو درۆکە درۆ ناکە لەبەرەوە بەڕاستی ئێمە ئەبێ حەریز بین ئەم خەڵکە نەڕوا بۆ جەهەنم ئەم خەڵکە ماڵوێران نەبێ سەرگەردان نەبێ بەڵام گوێمان شل نییە مناڵەکانمان ئەڕوات کەسەکانمان ئەڕوا میلەتەکەمان ئەڕوا ئەڕوا بەرەو هەڵدێر گوێی نادەینێ نەبایەک نە بۆرانێک میوانمان نییە بالموئمنین رءوف رحیم، خوای گەورە دوو سیفەت لە سیفەتەکانی خۆی، دوو ناو لە ناوەکانی خۆی لە وەسفی پێغەمبەرا کۆ کردووەتەوە، رءوف رحیم. بۆ هیچ پێغەمبەرێک خوا دوو سیفەتی لە پاڵ یەکا کۆ نەکردووەتەوە بۆ محمد المصطفی نەبێ صلی اللە علیه وسلم. رءوف، بە رەحمەت، رحیم، بە بەزەیی بۆ ئیمانداران. لە ئایەتێکی ترا ئەفەرمێ، النبی اولی بالمومنین من انفسهم، پێغەمبەر، صلی اللە علیە وسلم، بۆ ئیمانداران لە خۆیان ئەولاترە، یەعنی لە من، بۆ من باشترە، ئەوەی ئەو باش ئەیزانێ بۆ من، من خۆم نایزانم، لە خۆم بۆ خۆم دڵسۆزترە، لە تۆ بۆ تۆ دڵسۆزترە، النبی اولی بالمومنین من انفسهم وازواجه امهاتهم، خێزانەکانی پێغەمبەر دایکی ئیماندارانن، ئاگات لێیە خوا چ مەتحێکی ئەو پێغەمەرەی کردووە چۆن ئەو پێغەمەرە گەورە و بەرز و بەڕێزەی بە تۆ ناساندووە تۆ چیتە خزمەتی قورئان دیراسەی بکەی تا گەورەی پێغەمەرت بۆ دەرکەوێ تۆ دوو کتێبت خوێندەوە لەسەر پێغەمەریان تا بزانی چ بلیمەتێک و چ گەورە و میهرەبانێ بووە دەیان کەس لە دنیادا کتێبیان داناوە گەڕاون گەڕاون کێ بکەن بە گوڵی سەرتۆپ و سەرسەبەتەی بابەتەکەیان لە ئەخیرا ناچار بوون هەرچەند موسڵمان نەبوون بڵێن محمد یەکەمی هەمووانە ئەی ئێمەی ئومەتی ئەو با لە ئاستیا بین تا بەر شەفاعەتی بکەوین تا ئەو شەفاعەتە لە دەست نەدەین ئازیزان وتارەکە بەو ئەندازەیە کۆتایی پێهێنم بەڵام بۆ ئەم وەزعە تاڵەی هەرێم، بێ مووچەیی و بێ بازاڕی، بێ کارەبای و بێ نەوتی، بێ پەرلەمان و بێ حکومەتێکی کارا، پەرتەوازە و پارچە پارچە و لەیەکتر خوێندنی لایەنەکان، پەلامار و پیلانی دوژمنان و ناحەزان، بێدەنگی و مەسڵەحەتچێتی زلهێزان، ڕاگەیاندنێکی بێ سانسۆر و دوور لە بەرپرسیارێتی بەرامبەر بە گەل و نیشتمان، دابەش بوونی زانایان و ڕۆشنبیران و ڕێکخراوەکانی کۆمەڵگای مەدەنی و ئافرەتان، هێزی پێشمەرگە و دەزگاکانی تر بەسەر حیزب و دەستە و لایەنە. ئەم هەموو دەردە بە بێ حەکیمێک، هەر یەکێک لە ئێمە لە ئاستی خۆی هەر یەکێک لە ئێمە لە ئاستی خۆی بڕیاری ئاشتبوونەوەی چین و توێژ و لایەنە سیاسیەکان بدەین تۆ ئاشت بەرەوە لەگەڵ خەڵک فلان لە حیزبێکی نەیاری تۆ هەیە تا ئیستا ڕقی لێی بووە بڕیار بە لەبەر خاتری لەدایکبوونی پێغەمبەر لەم مانگە ئیتر ڕقی لە خەڵک نەبێ هەرچی هەیە قسەی خێری بۆ بکە، قسەی خێری کرد وەری گر، شەڕی کرد وەری مەگرە، شەڕی کرد با وەری نەگرێ. دووەم، هەڵەکەر و تاوانبار داوای لێبوردن بکات لە گەل و جەماوەرەکە پێی گەورە ئەبێ. هەر کەسێکمان، لایەنە، بەرپرسە، مامۆستایە، حکوومەتە، هەر کەسێکە هەڵەی کردووە بەرام ئەم خەڵکەی بەم دەردە بردووە، داوای لێبوردن بکات با پێی گەورە بێ. با لەوە زیاتر حاڵمان بە ترەف نەبێ. ئەوانەش خۆیان بە براوە و بێ گوناح دەزانن، تۆزێک خۆ دانەوێن و بێنە سەر سفرەی خەیر و برایەتی. بەسە فیز و دەعیە کردن و دەمار کردن، وەڵا ئێمە وامان نەکردووە و ئێمە بەوە ڕازی نەبووین و ئێوە بەوە ڕازین، تازە بوو. تازە بوو لێ بووەتەوە وەرە چارەسەری کە هەر لە دوورەوە بخوێنی بڵێی خەتای زەید و عەمر و ئەوە و ئەوە و ئەوە بوو ئەوە لەوە ئیش ناڕوا کە ماڵینی هەموومانە ماڵێ لافاوەکە تۆ بەر لە من لەوانەیە تیا بچی کەواتە با لە بیری چارەسەرا بین هێرشی ڕاگەیاندن بوەسێنرێت لە گشت لایەکەوە بەرامبەر بە یەکتری، ئەو دەزگانەی ڕاگەیاندن کە قسەی تاڵ و نەشیاو ئەڵێن بە یەکتر، بە کەسایەتی، بە مێژوو، گوێیان لێ مەگرن، دایمەگیرسێنن، مەڕۆنە ناوی ئەو سایتانە کەوا شەڕە جنێوە، ئەو فەیسبووکانەی کەوا حورمەتی تیا نەماوە وازی لێ بێنن، لێی دوورکەونەوە. هێزی عەقڵ و حیکمەت و عیلم و سیاسەتی سادقانە بێتە مەیدان، بە نوێنەرایەتی گەل قسە بکا، بۆ پاراستنی نیشتمان و شکۆی نەتەوە کار بکەن، لەگەڵ بەغدا و ئەنقەرە و تاران و دیمەشق و نەتەوە یەکگرتووەکان و زلهێزەکان تا نەگەنە ئەنجامێکی باش کۆڵ نەدەن و دەست هەڵنەگرن. نوێنەری حیزب تازە هیچی پێ ناکرێ، کام حیزبەی زۆر خۆی بە پاک ئەزانێ، تازە هیچی پێ ناکرێ، نە لە بەغا، نە لە تورکیا، نە لە ئێران. وەکو خۆیان ئەڵێن ئەبێ ئەم دەموچاوانە بگۆڕێن، منیش ئەڵێم ئەبێ دەموچاوی ئەوانیش بگۆڕێ لەگەڵ ئەوانی ترا. ئەنا هیچمان پێ ناکرێ. ناکرێ. ناکرێ برا. ئەم میلەتە نابێ ئەروا بێ شوان بێ. نابێ ئەروا بێ سەر بێ. نابێ ئاوا بمرێ لە برسانا. بمرێ لە سەرمانا. بابایش پارەی نوستو کۆشکی بەرزو تڕێلەو تەیارەو گاردنەکانی ئەوروپاو ئیسپانیاو نەمساو کوێو کوێی هەر لە کاری خۆیا بێ من پێم باشە ئەمساڵ هەر کەسێک حەزەکا بۆ یادی پێغەمبەری خوا شتێ بکا هەمووی بکەن بە هاوکاری بۆ ماڵە هەژارەکانی خزم و دراوسێکانتان بێ نەوتن، بێ پارەن، بێ دەرمانن، زۆریش توانای کڕینی برنج و ڕۆنیشی نیە بۆ مناڵەکانی، لەبەر ئەوە با ئەمساڵ لە باتی شەربەت و چکلێت و لە باتی مۆم داگیرساندن و لە باتی هەندێ شتی تر با بیکەن بە هاوکاری عەمەلی بڵێمە لە ڕای خوا. خوایە لەم بێ تفاقیە بە تفاقمان کە خوایە بە ناوی پیرۆزت داوات لێ ئەکەم موحتاجی خۆت نەبێ هی کەسمان مەکە خوایە دەسی تاوانباران و دەسەڵات دارە خۆ خوێن خۆر و نەوت خۆرەکانمان لە کۆڵ کەرەوە یا رب العالمین نەخۆشەکانمان شیفا بدە یا رب العالمین نەخۆشەکانمان شیفا بدە یا رب العالمین نەخۆشەکانمان شیفا بدە لە مردوەکانمان خۆش بە زینوەکانمان عاقیبەت خێرکە